بەرەکەتی خواتان لێبێت خدا بەرەکەتت بەسەردا بارێنێ وە نمونەی وەک تۆ زیاد بکە خوا سەرکەوتوت بکە لەسەر ناحەزەکانت و دوژمنەکانت بۆ زانیاریتان من ئازادم نەکردوون لەبەر هیچ شتێک بەڵام تەنانەت زانیاریم هەبووە لەسەر ئێوە پێش ئەوەی لە دیمەشقەوە بێم و کە هاتمە ئێرەش زانیم ئەو شتانەی کە زانیومە ڕاستە. گەر لە نێوانتان یەکێک هەبێ یەکێکی کوشتبێ بە ئەنقەست یا بە هەڵە، یان دزێکتان تیا هەبایە یان ڕێگرێک، یان کەسێک شتی خراپەی بڵاو کردبایەوە، لێ نەدەگەڕام بێتە دەرەوە تاوەکوو دادگایی نەکەم و بەڵگەکەشم بە سەردا دەسەپاند، ئینجا دادگاییم دەکرد بەو جۆرەی کە خودا و پێغەمبەرەکەی دایان ناوە. بە خوا کەسمان تاوانمان نییە. ئەوان بە دەستی ئەنقەست وایان لە ئێمە کرد ئەی میری ڕاستگۆ ئەو ستەمکارە بە تەنیا منی لە زیندان فڕێدا لەبەر ئەوەی نەمدەتوانی پارەی زەویەکەی بدەمێ بۆیە بەو شێوەیە مامەڵەی لەگەڵ من دەکرد. ئەو شتانە دەزانم هەر یەک لە ئێوە بچێتە سەر کار و باری خۆی و ئیشەکانی خۆی بکات فما اکل ابن آدم طعاما خیرا من کسب یده صدق رسول الحق والعدل والرحمە علیه الصلاة والسلام. ئەی میری ڕاستگۆ پارچە زەوێک یان شتێکم نییە بازرگانی پێ بکەم و منیش سەربازێک بووم منیان کردە ناو زیندان بۆچی؟ چونکە داوای موچەم کرد بۆچی دیارە موچە سرف ناکەن تاوەکو خۆتان داوای نەکەن؟ ئەی میری ڕاستگۆ گەر دەتەوێ پێت دەڵێم موچەی سەربازەکان چۆن بۆ چۆن دەیاندا. ئێمە ئەو کاتە لە دەستی خەڵکی موچەکەی خۆمان دەدزین. بەدزی و ڕێگری و خەم و خەفەت. بەڕەڵڵایان دەکردن بۆ گیانی خەڵکی میری گەورەم لە شوێنەکانی بازاڕ و باخچە و ماڵەکان. و بە شەریکی دابەشیان دەکرد لە نێوان خۆیاندا. ئەی بۆچی کەسێک لە ئێوەیە لە خەڵکی شکایەتی نەکردووە؟ شکایەت لە لای کێ بکەن ئەی میری ڕاست گۆ؟ لە لای پێشەوای ئیمانداران لە دیمەشق. لەو ڕێگایە بپرسە کە لە دیمەشقەوە بۆ ئێرە دێ، ئەو هەموو شتێک دەزانێ. لە هەر شوێنێکدا قەبرێک دەبینی. قەبری ئەو کەسانەی کە بۆ شکایەت کردن هاتوون میرم. اعوذ باللە اعوذ باللە. وە ئەو کەسەی توانی لە دەستیان ڕزگاری بێ ئەوە هەڵاتبوو ئەو کەسەی کە نزیکی دەرگاکانی کۆچی جێنشین بوو ئەوە نەچوونە ژوورەوەی هەبووە و نەگەڕانەوەشی هەبووە. کەس دەسەڵاتی خراپ نەکرد. تەنیا ئەوانەی خراپە دەکەن شەڕفرۆشەکان و دەرگا داخراوەکان. هەریەک لەوانە سەد دیناریان بدەنێ بۆ ئەوی کارێک بدۆزنەوە بۆ خۆیان ڕسق پەیدا بکەن سوێندت دەدەم بەخوای گەورە با لەلات بمێنینەوە. گەر پێویستم بە ئێوە بێ بە دواتان دەنێرم ئێستا سپاستان دەکەم بڕۆن ئێمە حەز دەکەین خزمەتت بکەین بەڵام تۆ ئێمەت ناوێ ئێستا لەسەر فەرمانی تۆ دەیان بم بۆ ڕۆیشتنەکەشمان دەبێت ڕای تۆ وەرگرم بەڵام ئێمە زۆر دوور ناکەوینەوە لە ماڵەکەی جەنابت من پەیمانم دابوو کەوا ئازاری نەدەم جا تۆ پەیمانت هەیە؟ پەیمانم بە برادەرەکەت دا کەوا هیچ شتێکت لێ نەکەم برادەری من؟ وەکو تۆ برادەری وەکو من دەناسێت؟ باوکی سەفوان من ناردم بۆ لای تۆ باوکی سەفوان کێیە؟ ئەوە هەوە بەڵێ منم میر پەیوەندیت بەو پیاوە چییە؟ ئەی دونێ پەیمانم پێ نەدای؟ قسە نەکەی تاوەکو ڕێت پێ نەدەم بیبن بۆ زیندان ئاچی لەگەڵی هەیە باوکی سەفوان بەڵام کێشەیەک نییە هەموو ناخۆشیە خۆشی لە دوایە و منیش چاوەڕوانی دەکەم تاوە بدێ بۆکوێ لێمە پرسە. نامی میرت عمەری کوڕی عبدولعزیزمان پێگەیش بزانە چیتیان نووسراوە دەی بزانە چی هەیە کە میرەکەت نەیتوانیوە بینوسێت نۆکەر زانیاریم لەسەری نییە و نایخوێنمەوە، گەر نەش بەسترابێت یان مۆریش نەکرابێت، ئەوە من بەهیچ شێوەیەک نایکەمەوە پێشەوای ئیمانداران. خۆزگە هەموو نامە هەڵگرەکانمان وەک تۆ بوونایە گەر ڕاست بکەی پێم بڵێ بزانم ئەو چۆنە لەگەڵ ماڵەکەی و و خەڵکیش چی لەبارەی ئەوەوە دەڵێن. هەمیشە داوا لە خودای گەورە دەکەن تەمەنت درێژ بکات لەبەر ئەوەی لە میرە ستەمکارەکە ڕزگاری کردن و میرێکی ڕاستگۆ و باشت بۆ ناردن. عومەری کوڕی عەبدولعەزیز بە تەواوی ڕزگاری کردن، لە ترس ئارامی کردنەوە و لە ستەمکاریش ڕزگاری کردن، هەریەکە حەقی خۆی بۆ گەڕاندەوە، بێتاوانەکانی لە زیندان ڕزگار کرد. ئەوە بوو کە ئێمە دەمانویست. ئایا هیچ شتێکمان لێ ناشاریتەوە؟ وەکوو چی، هەی پێشەوای ئیمانداران؟ ئایا هیچ شتێکی بەسەر نەهات لە کاتی کۆچکردنی؟ بەڵێ شتێک ڕوویدا، بەڵام خودا ڕزگاری کردن. و سەری خستن لەسەر ئەو دز و جەردەی جەراجیمە. دەی ئەو شتەم بەبیر بێنەرەوە، باوکی عەباس! فەرمانتە، ای پێشەوای ئیمانداران! بڕۆ بۆ بەشی نامەکان و چاوەڕوانی نووسراوەکەمان بە تا بۆت دەهێنین. فەرمانتە، پێشەوای ئیمانداران! میوانداری بکەن، وەبزانن چی دەوێ بۆی بکەن هەتا داوای دەکەم. فەرمانتە پێشەوای ئیمانداران. ئاگادار بە ئەوە نۆکەرێکی درۆزنە ای پێشەوای ئیمانداران. باشە تۆ چۆن زانی لەوە درۆزنە ها باوکی عەباس. ئەو دەڵێ خەڵکی هەموویان پێکەوە دوعای خێر و چاکە بۆ پێشەوای ئیمانداران دەکەن و سوپاسی دەکەن. باوڕ ناکەم کەس دەنگی خۆی بەرز بکاتەوە و تەنانەت سوپاسی پێشەوای خۆشیان بکەن. دوعایان تەنها بۆ ئەو کردووە بۆ هیچ کەسێکی تر نا. مم ئاساییە دوعاکردن بۆ میرێک بە مانای ئەوەی دوعا بۆ ئەو کەسەی دایمەزراندووە لەوێ. وا دیارە پێشەوای ئیمانداران ڕازیە لەو شتانەی دەیکا. بە دڵنیاییەوە دامانمەزراند و دڵنیایی ئەوانیش بۆ ئەو. دوور نییە و خەڵکی لە خۆی نزیک بکاتەوە و کۆیان بکاتەوە و هەڵبگەڕێتەوە لە ئێمە. پێشەوای ئیمانداران، خۆت دەزانی ئەو لە شاری ڕووم نێزیکە، خوانەخواستە گەر بیەوێت. زمانی خۆت بگرە لەسەر ئامۆزایەکەت. ئاگادار بە لەبەر ئەوەی زمان شتی خراپ دەبارێنێت بەسەر خاوەنەکەیدا. ئەی پێشەوای ئیمانداران، من دەڵێم. واز لەو شتانە بهێنە. لە جێگای خۆت دابنیشە دەی با بزانین ئێمە چی لە جەراجیمەکان بکەین و هەروەها دزەکانی ڕۆم. ئەوانەی یەکێک لێیان دەترسێ کە بە تەواوی هەڵبگەڕێنەوە بۆ سەر ئێمە و ئەوانە نزیک شارەکانی خۆیانن لە نێوانی ئێمە و نێوانی ئەوان زۆر ئاسانە لە ناوبردنیان بەڵام لە نێوان ئێمە و نێوان شایەکەیان جستنیان ڕێگای جەنگ بە ئاسانی ناتوانین لە ناویبەرین تەنها بە جەنگ یان بە فێڵ یان بە ئاشتی یوسف و عەمریان لابرد بەڵێ و یوسف و عامریان بند کرد بەڵێ ئەی بێ مێشک خوا بەرەکەت ببارێنێ بەسەریا بەسەر مامی و باوشیە دەست بەرز دەکەیتەوە دوعای بۆ دەکەی یان دوعای لێ دەکەی نەچاکە بۆ ئەو نەخراپەش بەڵام بۆ هەنێک کەس کە ئەو شتەیان بەسەر هات کە لەو باوەڕە نەبوو وایان بەسەر بێت یوسف و عامریش برادەری ئەون. مەبەستت کێیە ئەی بێ مێشک ترین کەس. من مەبەستم کەس نیە ئەی گەورەم. ئەی شوعەیب باوکی موسا و سزاکەی لای خۆتانە و لە ئاواتەکانتانە مەبەستم ئاواتەکانتانە. بێگومان ئەگەر ئێستا گەورەم حەجاج پێی نەگوتبای ئەوە ئێستا بەدەست خۆمدام کوشتی ڕەحمەت لەو کەسەی پێی ڕاسپاردووی و و ئەو کەسەی پێ ڕاسپاردووی و ئەو کەسەی ڕایان سپاردووە ئەی باوکی موسا وا باشترە کە بدنێرم بۆ لای حەجاج یا دەتفرۆشێ یا دەتکوژێ بە دەستی خۆی ئا بمفرۆشە بمفرۆشە براکەم بمفرۆشە بە بازرگانێک لە خۆ ناسرا بۆ ئەوەی نزیکی ئەو کەسە بمەوە کە دوورتان خست ئێستا وای لە هاتووە وا لێتە نزیک بووەتەوە لە یەخە کراسەکانتان لێتە نزیکترە مێشک ڕاوەستە ئێستا دەزانم وام دەزانی دووری خستۆتەوە تومەز عومەری برای لە دڵ و لە مێشکی دەژیت و لە ئەنجومەنەکەی زیاتر نزیک بۆتەوە. بۆ ماوەیەکە باوکی عەباس. کەی بزانم کەی؟ کێ ئەزانێ؟ نە گوێم لێ دەگرێ و نە دەیڵێ هیچ کاتێ باسی عومەر بکەم. خۆت ئەزانی خۆشی ئەوێت. پێش ئەوەی گلێنەی چاوی خۆی لێ مارە بکات. تۆش لە گلێنەی چاوی باوکی عومەری عەبدولعەزیز مارە بکە و خۆشەویستی براکەی عومەر. هەموو زنجیرەی دڵی کۆ کردۆتەوە لە دەورو پشتی. کردی بە میر و وە دەستەکانی بەرەڵڵا کرد بۆ ئەوەی خەڵکی ئازاد بکایا بیان گرێ وە بە ئارەزوی خۆی شت بدات بە خەڵک وە خەڵکی لە دەور و بەری خۆی کۆ بکاتەوە وە ئەویش ڕازیە لە سەر هەموو ئەو کردەوانەی کە دەیکات. بەڵکو خۆی ئامادە دەکا بۆ ئەوەی کارەکە بە دەستی خۆی بگرێ پاش مردنی باوکی عەبدولعەزیز. نا نا ئەم کارە نە بۆ خۆی دەبێت و نە بۆ باوکیشی دەبێت. هیچ کارێکێ بەدەست نیە و بەدەست کەسیش نیە زمانم وشک بوو ئەوەنە نەسیحەتی براکەمم کرد بۆ ئەوەی ئەم هەرێمە بدات بە دەستی تۆوە لە پاش تۆوە بۆ سولەیمانی براکەت و براکانی ترت ئێوە زۆر لە پێشترن بۆ ئەوە تا مامتان عەبدولعەزیز هەرچەندە کە ئەو برای منە بەڵام حەق هەر هەقە هەر دەبێ باس کرێ. چی بکەم پورێ چی بکەم پێم بڵێ ئەو منداڵە سەیرە هەموو شەوێ ئەستێری بەختی ئەو کەسە بە دیار دەکەوێ و لەوە دەترسێن پێ بنێ بەم ناو بە خەڵکانی تریشە لەسەر تەپچی بۆ لای حەجات چونکە ئەورە خۆشەویستەکەم ئەوە تۆ لێرەی خزمەتکارەکەم پێی نەوت بووم کە هاتووی نەفرەتی لێبێت لەوانەیە لە بیری کردبێ شەوتان شاد بێ من دەڕۆم. چاوەڕێ بکە پورێ لەم ڕۆژانە ناتبینم تەنانەت بە ڕێکەوتیش نەبێت لەگەڵ خۆشەویستەکەت وەلی ئەوە چی تا باوکی عباس لەبەر چی دەلەرزی ئایا تۆ تات لێ هاتووە هیچ نیە هیچ نیە ئەوە چیت پێوتوە پورێ ئێستا دەچمە دەرەوە وا بزانم هاتم و دانیشتنەکەتانم لێ تێکدا ئایە چ دانیشتنێک ئەی کچی براکەم. گەر بمزانیبایە ئێوە لە گەڵێک لە ژوورەکەی من گفتوگۆ دەکەن بەو شتانەی کە نابێ جۆم لێ بێ نەدەهاتمە ژوورەکەم لێم ببوورن. گفتوگۆمان نەکرد؟ تۆ جنێوم پێ ئەیی ئەی کچی عەبدولعەزیز؟ خوا لێت ببوورێ. جنێوت پێ دەدەم؟ خوا زمانی ئەو کەسە ببڕە جنێوت پێ دەدا. ئایە جۆت لێ بوو جنێوی پێ بدەم باوکی عەباس؟ نەخێر. تاوانبارمانە کاکە ئێمە گفتوگۆمان کردوە وا ئەزانێ ئێمە لە شەیتانەکانین. شەیتانەکان؟ نعوذ باللە بێگومانم ئێوە لە فریشتە مرۆڤەکانن بەڵام ئەگەر فریشتەی مرۆڤ هەبێت. ئایەتی خوای گەورەت لەبەر نیە کە دەفەرموێ انما النجوە من الشیطان صدق اللە العظیم. تۆ مەبەستت ئەوەیە هەی کچەکەی عەبدولعەزیز؟ یەکاد المریب و یقول خذونی، ئەی پوورەکەم و هاوسەرە خۆشەویستەکەم. تەڵاقی بدە. تەڵاقی بدەم؟ بەڵێ. ناتوانم ئەوە بکەم. بۆ ناتوانی؟ خۆشئ ئەوێ یان لێی ئەترسی؟ بەڵام لە جێنشینی دەترسێم. پەیوەندی چیە بە جێنشینی؟ ئەگەر من تەڵاقی بدەم. ئەو کات باوکی ببێ بە جێنشین ئۆ بێگومان لام دەدا لە پەیمان پارێزی. ئاوای لێ دەهەی زیرەک ترین ئافرەت لە هۆزی ئومەیە. نەفرەت لە دایکت و لە پورەکەت. تۆ زۆر زۆر زانتری لە پورەکەت کچی مەروان. باشە من چۆن ئەوەم لە بیر کرد. نەوشتم لە بیر نەچووە و هەروەها ئەویش لە بیری ناچێت. وەرە ژوورەوە. ئێوارەت باش گەورەم، فەرموو. ئێوارەت باش خانمەکەم، فەرموو. تەنها ژنێکی تر ژن بێتاقەت ئەکات. ڕاستت وت. هەواڵ بنێرە بۆ کوڕەکەمان با واز لە سەرۆکایەتی ئەم شارە بێنێ. ئایە لەبەر چی دایکی عومەر سەلماندی کە ئەو بۆ سەرۆکایەتی وڵاتەکەی دروست کراوە؟ بەو شتەش هەستاوە کە ڕایانسپاردوو و کاری خۆشی زۆر بە جوانی جێ بەجێ دەکات و ناویشی لە ناو خەڵکدا زۆر بڵاو بۆوە هەتاوەکو گەیشت بە من لە حەلوان. هەر لەبەر ئەوە دەمەوێ دەست لە کار هەڵگرێ ئەمڕۆ پێش بەیانی. میر دەست لە کارەکەی هەڵناگرێت یان لەبەر نەخۆشی یا لاوازی. یا لەبەر تاوانێک. ئێستا تاوانباری دەکەن بەو شتانەی کە پەیوەندی پێوە نیە دڵی مامی لێ وەردەگرنەوە و هانی دەدەن دژی ئەو. مامی خۆشی دەوێ و متمانەی پێیەتی و لە کوڕەکانی زیاتر ڕێزی لێ دەگرێت دڵنیابە. لەبەر ئەوەیە دەمەوێ دەست لە کار بکێشێتەوە پێش ئەوەی بیکوژن. کێ دەیکوژێ؟ کەسێک لە ئەوان. یەکێ لە ئامۆزاکانی کە چاویان لە جێنشینیە. ئێمەی هۆزی مەڕوان هیچ کاتێک ئامادە نین یەکتری بکوژین دایکی عومەر. باشتر نین لە براکانی یوسف سەلامی خوای لەسەر بێ. چاو پیسی ئاگرێکە نزیکترین کەست قوت دەدا کەواتە وازی لێ بێنە. بەپەلە هەواڵێک بۆ کوڕەکەت بنێرە با دەست لەکار هەڵبگرێ. ئەو قسە بێ مانایانە چیە؟ پێشەوا ئیمانداران خۆی ئەو کارەی داوەتێ و منیش فەرمان دەکەم کە واز لەو کارە بێنێ تۆ دەتەوێت کە من هانی کوڕەکان بدەم لەسەر یاخی بوون لە بەرپرسەکەی ئەی هاوار خوایە گیان لە دەستی بەرپرس و فەرمانی بەرپرس. کوڕەکەم خوات لەگەڵ بێ. خوا لەگەڵ. ببورە. سلام علیکم مامە گیان. وعلیکم السلام ورحمە اللە وبرکاتوه. پێم بڵێ بۆ کوێ دەڕۆی بەم شەوە درەنگە مامە؟ ڕۆژ و شەو لە لای کەسانی وەکو من هەر وەکو یەک وایە کوڕەکەم. خوای گەورە ئەو نیعمەتەی پێداوی کە شەو و ڕۆژی پێ جیا بکەیتەوە کوڕی خۆم. مامە گیان خودای گەورە دەفەرمووێ، فإنها لا تعمی الأبصار ولکن تعمی القلوب التی فی صدور. صدق اللە العظیم. صدق اللە العظیم. باشە دەتەوێ بۆ کوێ بڕۆی؟ بۆ ماڵی میر دەڕۆم. باشە چ کارێکت هەیە لەوێ؟ شکات دەکەم لەو کەسەی کە ستەمی لێ کردم لە لای ئەو کوڕەی کە دەڵێن میرێکی زۆر ڕاست و ڕەوانە. شکایەتەکەت چییە؟ جاوەکەی کێشەی تۆیە؟ ببە بۆ لای ئەو. یان ئەوەتەیە وازم لێ بێنە با بۆ خۆم بڕۆم تا دەگەمە ئەوێ. بەڵام مامە ئەو چیت دەوێ بۆت دەکەم مامە وەرە لەگەڵم. زۆر بەستەزمانە با من خواردنی بدەمێ گەورەم. هەندێ خواردنی تر مامە. الحمدللە بە زیاد بێ تێر بووم کوڕەکەم. هەندێک میوەش؟ خو خودا خواردن و میوەی بەهەشت بە تۆ و میرەکەت بدا کوڕەکەم، کە لە قورئانی پیرۆزدا دەفەرموێت، وفاکهة مما یتخیرون ولحم طیر مما یشتهون، صدق اللە العظیم. صدق اللە العظیم خوا بە نسیبی هەموو لایەک بکات مامە. ئەوە دەزانی کوڕەکەم؟ ئەزانی من لەوەتەی لە دایک بوومە میوەی وا خۆشم نەخواردووە؟ چاچی خواردنەکە لە چاچی خۆت دەچێت مامە. ئەگەر هەموو ڕۆژێک بێیتە ئێرە ئەوا هەموو ڕۆژێک لەوە باشترت دەدەینێ. خاوەنەکەی زۆر لە خواردنەکە خۆشترە، خزمەتکارەکەش ناونیشانی ماڵەکەیە. وا وا تۆش گەنجێکی دڵنەرم و باشی. بێگومان میرەکەت لە تۆ باشترە. لە من باشتر و لە خواردنەکانیشم خۆشتر قسەکانی تۆیە مامە گیان. باشە پێم بڵێ تۆ دەستە ڕاستی میرەکەتی یانیش یانیش تۆ خزمەتکارێکی ئازادی؟ هەموو مرۆڤەکان خوا بە ئازادی دروستی کردن و هەر بەندەی خودای گەورەشن ئەگەر ئەوە تێبگەن. نۆکەرێکی فەقیه وا دیارە میرەکەت لە خۆت فەقیه ترە. وفوق کل ذی علم علیم صدق اللە العظیم. صدق اللە العظیم بێ گومان کەسی وەکو تۆ دەبێ لەناو ماڵی ئەو میرەدا بێت کە بیستومە دڵێن ئەو لاوە نەوەی عومەری کوڕی خەتابە ئەئەئە ئەرێ تۆ بڵێی ئەو قسەیە ڕاست بێت؟ چی دەزانی دەربارەی عومەری کوڕی خەتاب؟ من خۆم ئەوم بینی کوڕەکەم کاتێک ئەو دەچووە ناو بەیتولمەقدس. من ئەوم بینی کاتێ کە مناڵ بووم بە سواری حوشترێکەوە هات لە حوشترەکە دابەزی و ئینجا لە سەر زەویەکە کڕنۆشی برد پیاوێکی زۆر جوان و باڵا بەرز بوو زۆر لێی ترسام بەڵام ئەو شتانەی کە لە باوکمەوە جێم لێ بوو لە بارەی ئەو وای کرد کە خۆشم بوێت ئە ئە دەزانی تۆ زۆر سەرقاڵت کردم کوڕەکەم لە میرەکەت و لە سکاڵاکەشم بڕۆ بۆ لای ئەگەر خەوتبوو هەڵی مەستێنە. ئەگەر خودا تەمەن بدات ئەوا من ئینشاڵڵا بەیانی دەگەڕێمەوە. بەڵکو بەڵکو خۆم دوا بخەم لە کردنی شکاتەکەم. بۆ ئەوەی تامی خواردنە خۆشەکان و قسە خۆشەکان بکەم. من ئەو کەسەم مامە. تۆ تۆ هەوی میری گەورەم؟ ئەی لاو تۆی عومری کوڕی عەبدولعەزیز؟ تۆی خزمەتم دەکەی ئێستا؟ دانیشە دانیشە مامە گیان من کوڕی تۆم. ئۆ تۆ دەستەکانی من دەگری ها گەورەم؟ گەورەی من و تۆ هەر خودای گەورەیە نعم المولی و نعم النصیر شکاتەکەت چی بوو؟ نا هیچ شکاتم نییە. شکات و شت کۆتایی هات گەورەم. کێ ستەمی لێ کردی؟ نەمونیانیت هەموو شتێکی سڕیەوە. ئایا خێزانت هەیە و ماڵت هەیە تێیدا بژی مامە؟ ماڵ و مناڵەکانم گەورەم ئێستا لە شوێنێکدان نە زوڵم و نە ستەم و شکات کردن لەوێ نییە بەڵام ماڵەکەم کەسێکی تاوانبار دەستی بەسەردا گرتووە. کامەیان؟ خۆ ئێستا پیاوی ستەمکار و ئاژاوەگێڕ زۆر زۆرن. ئەو ئێستا زیندانە لای تۆ گەورەم. موزاحم؟ بەڵێ گەورەم، فەرموو. لە ماڵی ئەو پیاوە ڕیش سپییە بپرسە، هەر کەسێکی تیا بوو دەریکا. ئاگادار بە تەنیا گەر ژن و مناڵی تیا بوو لێیان گەڕێ تا سبەی. کردوویەتە شوێنی بەخێوکردنی ئەسپەکان گەورەم. ئەسپی تیا بەخێو دەکا ئەو پیاوە ستەمکارە؟ بەڵێ میری گەورە. تۆ ئەمشەو میوانی منی و بەیانیش موزاحێم خانووەکەی تەواو بۆ پاک دەکەیتەوە و دیوارە ڕووخاوەکانی چاک دەکەیتەوە و هەموو لایەکی ڕێک دەخەیت و مافوورێکی تازە بۆ ئەم پیاوە ڕیش سپیە بکڕە. ان شاء اللە گەورەم. وە فەرمانیشم بۆ ئەو ڕیش سپیە خزمەتکارێکە کە هەردەم لەگەڵی دەبێت و بۆ هەر شوێنێکیش چوو لەگەڵی دەبێت و یارمەتی دەدات. بێگومان ئەو پیاوەش دەبێتە مووچەخۆرێک و پارە و مووچەکەشی لە بەشی دارایی وەردەگرێت. خودا تەمەنت درێژ بکات گەورەم هەر لە خۆشیدا بی خوا لەشت ساغ بکات خودا دین و تەندروست و جەستەت سەلامەت بکات. وە فەرمانیش دەردەکەم بۆ ئەوانەی کە نابینان و هەروەها ئەوانەی کە نەخۆشن وە ئەوانەی کە بێتاقەتیشن بە بڕی مانگانەی سی هەزار بۆ هەر یەکێکیان. سوپاس بۆ خوا سوپاس بۆ خوا. سوپاس بۆ خوا وا دەزانم جارێشتر عمەری خەتاب گەڕاوەوە بۆ لامان و دیسان دەسەڵات بەدەستێتی دوای ئەوەی دنیا کە بەستەم تێکسوو وا دیارە ئەو بەچکە شێرە دەموچاوی خۆی گرژ دەکا وە لە بیریشی کرد کە من بەو شێوەیە دوورم خستەوە لەبەر چاوی شێرەکەی بەڵێ بەڵام ئێستا بووە بە شێر و خەڵک لادەدا و زیندانیان دەکا، نزیکترین کەسیان ئێمەین مامە. کارێکی زۆر باشت کرد. ئەو دەستی ڕاناوەستێ لە کوشتنیان. خۆزگە ئەو شتەی کردبا. ئامۆزاکەی من دەکوژێ، برازاکەی تۆ، یوسف مامە یوسف. گەر باوکیشم بێ ئەی برازاکەم با بیکوژێ گەر بتوانێ. ئەگەر کوشتی؟ لە حەجاج ناگیرێ گەر هەرچییەک بکات. نا، هەرگیز بەو قسانەی تۆ ڕازی نابم مامە. خودا کوێرت بکا، تۆ پێم دەڵێی یان ئێش؟ ها! بێ مێشک! ئەو پیاوە فەقێیەم دەوێ ئامڕی شەعبی. ئازادمان کرد ئەویش لەسەر فەرمانی تۆ باوکی عەقیل. من فەرمانم دا کە ئازادی بکەن و وا ئێستاش من فەرمان دەدەم کە بۆم بهێنە ئێرە بهێنە ئێرە بڕۆ بهێنە گەر لەسەر جێگاکەشی ببهێنە ئەگەر مردبێش هەر بۆ دێنەوە. ئایا عەبدولمەلیک بۆچی داوای کردووە؟ نێردراوێک لە کوفەوە هاتووە پێشەوا ئیمانداران. ئایا پێم بڵێ مەلای کوفە عەمر الشعبی لەگەڵیانە؟ بەڵێ گەورەم. با بە تەنها بێتە ژوورەوە. ئەوانی تریش بەرم بۆ دیوەخان هەتاوەکو دێم چاوم پێیان دەکەوێت. فەرمانتە ئەی پێشەوا ئیمانداران. سڵاوی خوا لەو کەسەی کە زۆر لێبوردەیە. وعلیکم السلام لەو کەسەی زانیاری هەبوو بەڵام هەڵەی کرد ئایا بە هەموو پیاوێکی زانست ناڵێن هەڵە؟ بە خودای گەورە هەڵە نەبووە بەڵام توڕەبونێکی زۆر وشک و سەخت بووە. وە زۆربەی خەڵک داوایان لێکردووم کە داوای لێبوردن لە تۆ بکەم ئەگەر بە ناهەقیش بێ یان بە دووڕوویی بۆ ئەوەی لە سزادان ڕزگارم بێ بەڵام سوێند بەخوا هیچ تاوانێک لەسەر خۆم لانادەم و وە داوای ڕزگاربوونیش ناکەم بە دووڕوی وە هیچ کات لەم شوێنە ناوەستم بە بێ هەق. کەمێک لەسەر خۆ بە، من داوام نەکردووی تاوەکو سزات بدەم بەڵام داوام کردووە کە حەجاج لێت ببورێت. من حەقی ئەوەم نیە کە داوای لێبوردن بکەم هەی پێشەوای ئیمانداران. بەڵام بە توڕەییەوە لە بەرامبەر جەنابت لەگەڵ هەندێک کەسدا ڕاوەستام. هیچ کاتێ ئێمە پشتمان بە هێزەکان نەبەستووە. بە پیاوی ئاینیش تاوان لەسەر خۆمان لانادەین. خودای گەورە سەرکەوتووی کردی لەسەرمان. ئەگەر سزاشمان بدەی، بە گوناحی خۆمان لەگەڵ بکە. ئەگەر لە ئێمەس خۆش دەبی، ئەوە گەورەی جەنابتە. هەموو فەرمانێکیش بەدەست تۆیە. ئەوە زۆر خۆشەویسترە لەو کەسەی کە لە پاشملە قسەمان پێ دەڵێ و و لە ناو خەڵکیشدا هەرزەممان دەکات پاشان حاشا دەکا و سوێندیش دەخوا کە ئەو بە هیچ شێوەیەک ئەو شتەی نەکردووە. دابنیشە شەعبی بۆ کارێک تۆمبان کردووە کەس پێی ناکرێ تەنها بە تۆ دەکرێت. مژدە مژدەم پێ میری گەورە. خودا مژدەی خۆشیت پێ ببەخشێ چیت پێیە. گەورەم پێشەوای ماداران زۆر سڵاوی بۆ جەنابت هەیە ئەمەش نوسراوەکەیەتی. ئەی ئەو پارەی بۆ ناردوین کە داوامان لێ کردبوو بۆ ئەوەی بەسەر موسوڵمانانی دابەش بکەین؟ پارەکە گەیشت و ئێستاش لەبەر دەرگای کۆشکەکەیە لەگەڵ خزمەتکاری بەشی دارایی، درهەم. درهەم؟ زۆر باشە. من پێویستیم پێیەتی. بۆ ئەوەی بەشی دارایی ئەم شارە ڕێک بخات. کوانێ میرەکەت لە کوێە تۆچەی بڕۆ پێی بڵێ کەوا من تااقەتی چاوەڕوانیم نییەتم تۆچەی منە و کەسم کە هەژار خەونی پێوە دەبینێ و ئەو کەسەی دەپرسێ ناوبانگ دەکا وە چاوچنۆک ئاگاداری دەبێ وە پیاوچاک دەیبەخشێ بەسەر خاڵەکدا وە قاپێک هەنگوین دەکڕێ ئەو هەنگوینە کە ناوی درهەمە درهەم ئەی شەیدای درهەم ئەو درهەمە کە هەموو دنیا بۆی شێت بوو هەی درهەم. ناوی جەنابیشت درهەمە خەریکە دەتەقیتەوە لە گەورەییدا ئەی چیت دەکرد ئەگەر ناوت دینار بوایە. ئەوە تۆ منت دەدزی هەهەهەهەهە دەستت هەهە درهەمت لایە. ڕێزی خۆت بگرە ئەگینا بەندت دەکەم. ئێستا میر لە بەشی داراییە یاڵە بڕۆ دارایی؟ بیستن و گوێڕایەلی بۆ خودای گەورە و پێغەمبەر و پێشەوا ئیماندارانە عادی گەورم پاسەوانێکی بەهێز ئامادە بکە بۆ ئەوەی هەر سێ بەندکراوەکان ببەی بۆ پێشەوای ئیمانداران بۆ ئەوەی سنوورێکیان بۆ دابنێ چۆن فەرمانی پێکردوم گەورەم، ئەو کارە دەستی حەجاجی لە پشتە. هەر کەسێکی لە پشت بێت فەرمان جێبەجێ بکا. فەرمانتە گەورەم. سڵاو لەو کەسە کە منی بەجێ هێشت بۆ ئەو کەسەی کەوا لێیدا. وعلیکم السلام. ناوت چیە نۆکەر؟ ناوم بە نەفرەت بی دایکی درهەم ئێستا باوڕم بە قسەی زاناکان کرد کە وتت. لەسەر شەیدا بوون بە بەردەوامی دەڵێن ئەوەی دوورە لە چاو دوورە لە دڵەوە دوور نیە. ئا ئا بە بیرم هاتەوە تۆ ناوت ناوت شتێک بوو نازان ئا شتێک بوو دەربارەی پارە. ناوم دڕهەم دڕهەم گەورەم ئایا کەس هەیە لەو دونیایە ناوی من لەبیر بکا دڕهەم لەبەر ئەوەی کڕینی فرۆشتنی هەیە گەورەم. بۆ هاتی بۆ ئێرە؟ خەمی شەوان و زەبوونی ڕۆژ. ئایا تۆ قەرزاری کەسێکیت و ناتوانی پارەکەی بدەیتەوە؟ نا من هاتووم بۆ ئەوەی پارە بدەم وەکو دایکی درهەم دەڵێ هەموو جارێک ڕۆژی دانا و ڕۆژی جەژنە ڕۆژی داناوە ڕۆژی جەژنە ڕۆژی داناوە ڕۆژی جەژنە ڕۆژی دا بەسا بەسا بێدەنگ بە چیت دەوێ سەبر گرتن سەبر گرتن لە ئیمانەوەیە گەورم ئایا من قەرزاری تۆ نیم بە بڕی سێ هزار دینار؟ تۆ قەرزاری منی؟ دڵ گەورەیی شای ڕەوشتە. بیر بکەوە، ئایا لەبیرت کرد سندووقەکە گەورەم لەگەڵ موزاحیم کەوا بە دەستی خۆی هەڵی دەکرد و دەیکردە ناو کراسەکەم، دەیکردە ناو کراسەکەم، مەبەستم گیرفانمە، ئێستا هاتووم بۆ ئەوەی بیگەڕێنمەوە. ئەو پارەی کە دام بە تۆ نە پارەی منە و نە پارەی تۆش، پارەی هیچ کەسێک نییە، بەڵام لە بەشی دارایی مسوڵمانان بۆ ناو ماڵی مسوڵمانانە. ئای لەم دامرکاندنە. ئەوە گەر بە ئامانەت بدەمە دەست تۆ ئەگەر بێت و جەنابت شایەنی ئەمانەت بی. من خەڵکی ئەمانەتم و هەروەها عەمباری ئەمانەتم و هەروەها خواحەفیزیتان لێ دەکەم. یاڵڵا دەی. گاڵتە مەکە و ڕێزی خۆت بگرە. هەڵمبژاردی و تۆم کرد بە بەرپرسی بەشی دارایی و نووسەر. هەروەها بە پێشەوای ئیماندارانیشم گوتووە. منت هەڵبژاردووە؟ دەستکاری یەک دەرهەم نەکەیت مەگەر بە فەرمانێکی نووسراو نەبێت لە لای من. گەورە من فەرمانت پێدەدەم بمێنیەوە. فەرمانتە گەورام. ڕایان کرد چۆن؟